قسە دەکەم. سەرەتا دوای ئەوەی کەوا دەرگای قوتابخانەکان کرانەوە قوتابیەکانمان ڕۆڵەکانمان کوڕوکچەکانمان ڕویان کردە پۆلەکانی خوێندن دیاردەیەک دەبینین کە کەمبوونەوەی جلوبەرگێکە کە مۆرکی کوردەواری پێوە بێ و و بۆنی ئاین و شەریعەتی خوای لێ بێت لە ناو قوتابییەکاندا. بە بە گشتی خەڵک خەریکە واز لە جلوبەرگێک ئەهێنێ کە شەرعییە. ئەوەی کە ئەیبینن ڕۆ زۆرێک لە قوتابییە کچەکان پانتۆڵیان لە پێ کردووە هەر ناوێکی تری لێ لێ بنێی پێ وترێ پانتۆڵ من لە سێ وتارا ماوەی لەوە پێش ڕوونم کردەوە مواسەفاتی جلوبەرگی شەرعی ئینسانی مسلمان پیاو بێ یا ژن بێ چین لەبەر ئەوە هەرکەس خۆی بە مسلمان دەزانێ دەبێ پابند بێ بە بڕیاری خوا و پێغەممەرەوە وە لە شەریعەتی ئیسلاما جلوبەرگی پیاو و ژن جیاوازن لە یەکتری نابێت کچ جلوبەرگی کوڕ لەبەر بکا و نابێت کوڕی جلوبەرگی کچ لەبەر بکا لەعنەت پێغەمەری خوا لەعنەتی کردووە لەو کەسەی کەوا پیاوە و خۆی وەک ئافرەت لێ ئەکا لەعنەتی کردووە لەو کەسەی ئافرەتە و خۆی وەک پیاو لێ ئەکا لە ڕۆشتنیا لە جل و بەرگیا لە قژ و سەر و سیمایا ئەمە شتێک ئەبێ حسێبی بۆ بکەین ئێمە ئەگەر لەعنەت لە شەیتان بکرێ و لەعنەت لە زاڵم بکرێ و لەعنەت لە درۆزن بکرێ بۆ بێ تەلەبەیەکی فەقیر کوڕێکی فەقیر کچێکی فەقیر خۆی بەدەستی خۆی بێ یایی باوک و دایکی یایی مامۆسا و مدیر و تربیە و ئەوانە بۆ بێ لەعنەت بۆ خۆی مسۆگەر بکە جلوبەرگی مسلمان دیاری کراوە مواسەفاتی دیارە بە تایبەتی ئافرەتان کە پێویستە یەکەم کورد نەبێ ئەو بەرگەی کچێک لە بەریەکە کە لە حەو ساڵان بەرەو ژوورکە ئیتر تەمیز پیاکە و باڵق دەبێت لە پ ساڵی و چواردە ساڵی و کەمتریش ئەبێ جلوبەرگی کورت نەبێ کورت یانی چی یانی نابێ سەری بە دەرەوە بێ و قاچی بە دەرەوە بێ و خولی بە دەرەوە بێ و باڵی بە دەرەوە بێ ئەبێ دایپۆشێ ئەبێ سەر هەتا پێی داپۆشراو بێ باڵی داپۆشراو بێ سنگ و بەرۆکی داپۆشراو بێ ئەگی ناجل و بەرگێک نییە کە لە شەر و دینا جێگەی بێتەوە دووهم ئەبێ تەنک نەبێ ئەو بەرگەی کە ئافرەتێ لەبەریەکا نابێ تەنک بێ پێستی دیار بێ لە ژێری ئەوەی کە لەبەریەتی ئەگینا بەر لەعنەتی خوا کەوێ کە ئەڵێ کاسیاتون عاریات شتی لەبەرایە و ڕووتە بەری ئەو حەدیسە کەوێ کە لەعنەتی تیا کراوە سێیەم نابێ تەسک بێ نابێ لەشی دەرخا جسمی دەرپەڕێنێ وەکو ئەوەی کە دەیبینن لە ماکسیەکان، لە پانتۆڵەکان، لە نازانم چییەکان کە لە بازاڕ و لە کۆڵان و لە گەڕەکا دیارە. چوارەم، جل و بەرگی پیاوانە نەبێ بۆ ئافرەت و هی ئافرەت نەبێ بۆ پیاوانە. لە هەموو دنیا عورف وا بوو پانتۆڵ ئافرەت لای ئێمە لە پێی نەکردووە تا ئەم تازانە. بۆیە من داوا ئەکەم لە باوکان و دایکان، لە کچە بەڕێزەکان، لە قوتابییەکان، کوا جلوبەرگێ لەبەرکەن هەم ڕەنگی کوردایەتی و مۆرکی کوردایەتی پێوە بێ هەم مواسەفاتی شەرعی تیا بێ پانتۆڵ لە پێ مەکەن ئەگەر حکوومەت ڕێگە نادا جلوبەرگی کوردی لەبەر بکەن ئەگەر حکوومەت ڕێگە نادا هەر هیچ نەبێ تەنورە و قەمیسەکەی کەوا هەیە و باوە لەبەری بکەن ئەوە لەبەر بکەن بەڵام با شۆڕ بێ کورد نەبێ با شۆڕ بێت هەتا قولە پێتان بێت و لێ و لاش گۆرەوی لە پێ ئەکەی و دایەپۆشێ سەریش و سەرپۆشی بەسەرەوە بێ ئیتر تۆ کراسەکە تەنک نەبێ تەسک نەبێ تۆ بە ئافرەتێکی پۆشتە و حسابت بۆ دینی خوا کردووە بەڕاستی ئەم تێکدانی دین و کللتورەی کوردایەتی و کوردستان بەرەو ئەوە ئەمان با حەیا و ئەخلاق لە ناومانە نەمێنێ دوایی وردە وردە تیاچوونی گەل و نەتەوەکەش بە دوایە یێ انما الامم الاخلاق ما بقیت گەلان ئەگەر شتێکیان مابێ ئەخلاقە ئەگەر ئەخلاقیان ڕۆشت خۆیشیان تیا ئەچن ئەم قسە هی ئیمڕۆ نییە ئەمە حەقیقەتە ئەمە لەبەر ئەوە سەیری یابانیەکان و هندیەکان بکەن خۆ زۆر سەیری فلیمە کۆریەکانتان نەکرد جل و بەرگیان چۆنە لە باخ لە کۆشک لە پۆلی خوێندن لە پەرستاری و کولیەی طب جل و بەرگیان چۆنە چەند شۆخ و شەنگە یە هندیەکانی شەروانە ئەی بۆ بێ ئەم کوردە خۆی جیاکاتۆ لە تەواوی دنیا پێشی هەموو گەلانی دنیا باتۆ لە ڕووتی و لە خۆ ڕووتکردنەوەدا بەداخەوە کە ئەو قسەکەم خەریکە بڵێم وان لێ کردوین وەکو قەلە ڕەشەکەی لێ هاتووە کە نەوەک کەوەکە فێری قونە و ڕۆشتن بوو نەڕۆشتنەکەی خۆشی لە بیرما بە باوکان ئەڵێم بەبێ هەڕەشە و گوڕەشە لە مناڵەکانیان بە قسەی خۆش و ئامۆژگاری بە نەسیحەتی جوان بە قوتابیەکان ئەڵێم بە کچوو بە کوڕیان بە ئیدارە و خوێندنگاکان ئەڵێم لە خوا بترسن، شەرم لە خوا بکەن، کارێ بکەن کەوا ئەم ئافرەت و کچانەمان هەم پۆشتە بن، هەم نیزامی قوتابخانەش ڕیعایەت بکەن. ئەگەر وا نەبێ بەخوا خەتەرە، بەخوا هەڕەشەی خوا سەختە، نابێ خەڵک ڕازی کەن و خوا بڕەنجێنن. نابێ خوا بڕەنجێنی بۆ ئەوەی خەڵک ڕازی بێ. ئەبێ خەڵک بڕەنجێنی بۆی خوا ڕازی بێ جا دوایی خوا خەڵکیشی لێ ڕازی ئەکا تەنها ئەو ئەندازەم بۆ ئەو مەوزوعی جل و بەرگ و ئەوانە چونکە مانگێک زیاتر لەمەوە پێش باسی جل و بەرگم کرد دەربارەی ئەم وەزعی کەوا لە سووریا ڕویاوە کەناڵەکانی ڕاگەیاندن و هەموو ماڵ و شوێنێکی داگیر کردووە دیارە هەموو ئینسانێکی عاقڵ خاوەن ویژدان، خاوەن دین، خاوەن هەڵوێست، زوڵمی پێ ناخۆشە هەر کەسێ بیکا، بەتایبەتی ئەگەر لە گەلێکی مەزڵومی وەکو گەلی کورد بکرێ. ئەبێ وریا بین، ئەبێ ئاگامان لێ بێ، تەئیدی زاڵم نەکەین هەر کەسێک بێ، پێغەمبەری خوا فەرمێ حەق بڵێن با لەسەر خۆیشتان بێ تەعیدی زاڵم مەکەن ئاگرەکەیەتان سووتێنێ قسەی من لەسەر بارودۆخی ڕۆژئاوای کوردستان و لەشکرکێشی تورکیا ئەمەیە ستەم و زڵم و کوشتن و بڕین هەر کەس بیکا قیزەونە و پێچەوانەی قورآن و سونەتی ڕسول وڵایە هەر بەرگێکی لەبەردا بێ ستەمکار هەر دین و مەزهب و ئایدۆلۆژیا و حیزبێک بێت ئیدانەی دەکەین خۆمانی لێ تەبەڕا دەکەین بەڕێزان پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لە فەتحی مەکەیە کە سیانزە ساڵ لە مەکە چی پێ نەکرا دوایی کە هاتەوە بە ئەمری خوا بۆی مەکە ڕزگارکە لە بتپەرستی هات خالیدی کوڕی وەلیدی نارد بۆ قۆڵێک فەرمی بڕۆ ئەوانە بانکە بۆ دینی خوا خالید چوو بانگی کردن بۆ دینی خوا وتی وەرن مسوڵمان بن و بێنە ژێر دینی خوا و پارێزراوە بن و ئەوانە بارحاڵ هەڵەیە ڕویا لەو بەینا لە لای تایفەی جوزەیمە لەگەڵ خالیدی کوڕی وەلید خالید چەند کەسێکی لێ کوشتن خەبەر گەیە پێغەمەری خوا گوێ بگرە پێغەمەری خوا فەرمی خوایە من بەریم لەوەی خالیدی کوری وەلید کردی من ڕازی نیم بەوەی خالید کردوێتی نەم ناردۆ خەڵک بکوژێ بانگم کردۆ خەڵک بانکا بۆ دینی خوا ئەوە یەک دووەم ئێمە نەوەی سەلاحەدینی ئەیوبین سەلاحەدینی ئەیوبی باسم کردووە کاتێکەوە بەرەو قودس دەڕوا شارەکانی یافا و حەیفا و عەکا و ئەوانە وردە وردە ڕزگارەکە لە یەکێ لەو شارانە شەوێک محاسەرەی شارەکەی داوە و ئەیەوێت لەگەڵ شەبەیخونا فەتحی بکا و دەرگای قەڵاکانی بکاتەوە. شەو درەنگانێک پیرێژنێک دێت خۆی ئەگەیەنێتە سەلاحەدینی ئەیوبی لە ناو شارەکەوە دێ خۆی ئەگەیەنێتە لای سەلاحەدین هەرچۆنێ بێ ئەیبەن ئەڵێ با ئەو پیاوە ببینم ئەڕوات ئەڵێ سەلاحەدین تکات لێ ئەکەم تکات لێ ئەکەم ئەم هجوومە مەکە ئەڵێ بۆ ئەڵێ کچەکەم وا لە ڕۆژ و سەعاتی خۆیان مناڵی ئەبێ توخوا بابەر نەخا لە ترسی لەشکرەکەی تۆ سەلاحەدی لەشکرەکە وەسێنێ ئەڵێ بە دڵی تۆ ئێمە ئەوە قائیدمانە ئێمە پێغەمەر قائیدمانە کە فەرمێ ئیتفع باللەتی هی ئەحسن بەرامبەر بە خراپە چاکە بکە ئەگەر هەر کەسێک کورد بێ، تورک بێ، فارس بێ، عەرەب بێ، ڕۆژهەڵاتی و ڕۆژاوایی بێ، ئەگەر بەم ئوسلوبە جوانەی دیندارانە ئەکا ئافەرینی بێ، بەڵام ئەگەر خوا نەخواستە بە ناوی کوردایەتیوە بەڵام مەرامی خۆی، بە ناوی ئیسلامیەوە بەڵام مەرامی خۆی، ئەوە ئێمە تەئیدی هیچ زاڵم و ستەمکارێک ناکەین، کوردی بێ یا عەرەبی یا تورکی یا ئێرانی و فارسی. دووهەم، ئەوەش تورکیا دەیکات لە ڕۆژئاوا و باشوور، سنوور بەزاندن و ناهەقییە بەرامبەر بە سەروەریی دوو وڵات. ئێمە هەرچەند ناومان ناوە هەرێمی کوردستان، سووریا ناویان ناوە ڕۆژئاوا، بەڵام هەتا ئەم دەقیقەیە ئێمە بەشێکین لە عێراق، سەرۆککۆماری عێراق کوردە، وەزیر و پەڕلەمان کوردن لەوێ، بە دەستووری عێراقی ئیش دەکەین، بە نیزامی حوکمی عێراقی ئێمە لە مەحکەمەکانا بڕیارەدەین لەسەر گرتن و کوشتن و بڕین و ئەوانە و سووریایش هەروایە. لەبەر ئەوە ئەمە پێشێلکارییە بەرامبەر بە عێراق و بەرامبەر بە سووریا بەر لە هەموو شتێ و بەزاندنی یاسا نێودەوڵەتییەکانە. بەڵام عەزیزانم! ئێمە کورد زۆر بە عاتیفە ئیش دەکەین. ئێوە ئەزانن کاتێ ئێران و عێراق رێکەوتن لە جەزایر بە دیارچاوی ئومەمی متحیدەوە سەرانی دەوڵەتانی دنیا لەوێ بوون ئەو کاتە ڕێکەوتون لەسەرەوەی هەر یەکێ لەم وڵاتانە بۆی هەبێ سی کیلۆمەتر بێتە ناو وڵاتەکەی تر بە دوای ئۆپۆسیسیۆنی وڵاتەکەی خۆیان ئەمە لەوێ ئیمزا کراوە ئەمە لە مەکە و مەدینە ئیمزا نەکراوە لەبەرئەوە ئێمە بێ ئاگامان لێ بێ ئەوانەی کە ئەڵێن چاومان لێیە چی ڕوئەدا لە تورکیا هەر ئەوانن کە کیمیا باران کراین ئەنفال کراین هیچیان نەکرد هیچ هیچ بەڵام کاتێ مەسلحەتی نەوت کەوتە خەتەر هاتن ئەو کاتە دایان لە سەدام کە کویتی داگیر کرد لە بەرێمە نا کویت لەگەڵ هەڵبجا بەیەکۆ بوون بە قەزا لەسەر شەعبێکی پەنجا ملیۆنی قسەیان نەکرد بەس لەسەر بیرە نەوتەکان هاتنە دەنگ ئێمە زوو شتمان لە بیرە چێ بەڕێزان بەڕێزان ئێمە ئەوەی مسلمانە و ئەوەی عەلمانیە هەردوو لامان عاتیفەمان بەقوترە لە عقلمان لە سیاستمان قسەکەی ئەوەی بۆنی دینی لێنایە ئەداتە پاڵ ئێران ئەڵێ ئەمانە پیاوی ئێران ئەو داتە پاڵی تورکیا ئەو داتە پاڵی سعودیە ئەو بات ئەو داتە پاڵی نازانم کوێ کوێ من مناڵ بووم لە بامۆک مناڵ یعنی زۆر بچکۆلە نا لە تقریبن عمری بی ساڵیا بووم تقریبن دە پانزە قوتابیم دا نابوو دەرسی قورآنم پێوتن هەر لە ناو دێ دیعاەکیان دروست کرد بوو لە ناو دێی خۆمانە پیان نەوتن بە ڕیشپی و ژنەکان ئەیان و ئەمانە لە سازانەوە دۆلار و تمەنیان بۆیە یانی ئەمەریکایین ئەمانە تەبعەن ئەو کاتە ئەوانەی کەوا کوردایەتیان نەکرد مارکسی و لیلینی و ستالینی و ماوی بوون بەچی ئەمان تۆ بە یان و ئەمانە ئەمریکین ئێسا ئەمریکایی بوون شەرەفە ئەزان ئێوە خەڵک فیزی پێوەکە ئەمریکایی بێ خەڵک فیزی پێکە ئەوروپایی بێ دوایی کە چوینە ئێران ڕامان کرد چوینە ئێران لەوێ ناوێکی تریان لێ نای لە ئێران بە وەڵا تەقریران لێ داموتیانەمە وەهابیە چونکە لە ئێران وەهابی خەتەر بوو لێرە ئەیانوت لە هەڵەبجە ئەمانە حیزبی داوەن هەی هاوار چۆنە بێ ئینسان ئەوە نە بێویژدان بێ ئەوە نە بێ ئینساف بێ من کارم چییە بە ئەردۆغان کارم چییە بە قاسم سلێمان قارم چییە بە عەبدول ئەمیر زەیدی کارم چییە بە نازانم کابرای ستوری و بەزم و بالۆرە من کردم من لە هەموو کەسێ بەش مەینەتی ترم من ماڵم وێران بووە من جەرگم سووتاوە من وڵاتم خاپور کراوە تۆ بۆ ئەوە نەبێ ئینسافی یەکسەر مۆرکێ ئەدەی لە من کە خوا قبولی نییە و عقلیش قبولی نییە من ئەڵێم ئەوەی تورکیا ئەیکا سنوور بازاندنە ناحەقیە بەرامبەر بەم دوو وڵاتە ئەڵێم تورکیا بێ پاسی وڵاتی خۆی بکە ئەڵێ ماڵی خۆت قایم ڕاگرە و کەس بە دز مەزانە لەسەر سنوورەکانی خۆی وەک ئیسرائیل دیوار بکە تەلبەند بکە بەس نەیەتە ناو نەیە بۆ سیدەکان و نەچێتە ناو ئەفرین و کێو کێو کێو ئەوانە ئەسڵ ئەوەیە ئەگەر ئەوانە حسابی نێودەوڵەتی یەکەن قانون و یاسا جێبەجێ یەکەن پاسی وڵاتی خۆمەکەم کاکە بۆس ئیسا ترامپ بەینی ئەمریکا و دانیمارک دیواری تیا ئەکا ئەڵێ نابێ لەوێ کۆچ بەربێتە ناو وڵاتی من کابرا ئەڵێ باخی خۆمەوە پەرژینی یەکەم با تورکیای جواب بکا بەس هجوم نەکا ژن نەکوژێ مناڵ نەکوژێ خەڵکی داماو نەکوژێ لە پاڵی ئەوەی کەوا چەکدارە کوژێ سێەم بە ئێوە ئەڵێم بەوەی گوێی لێمە بەوەی ئەم وتارە ئەبیستێ تورکیا نیظام و ڕژێمێکی ئەلمانە دەستور و یاساکانی عەلمانین، ئەوەی ئەتاتورک دایناوە هەر ئەوەیە، نەگۆڕاوە. جەیشەکەیشی هەتا ئەم دەقیقە جەیشێکی عەلمانییە. قورئانیان لە گیرفانا نییە. بەڵام هەندێ لەم کاربەدەستانەی ئیدیعای موسڵمانێتی و سوننی بوون دەکەن، ئەمانە بوون بە نەگبەتی بۆ خۆیشان و بۆ ئیسلامیش و بۆ ئێمەیش لە هەر شوێنێ بین. لەو ڕوانگەوە ئێمەی موسڵمانی ئەهلی سوننەت زیاتر لە خەڵکانی ناموسڵمان و دژ بە ئیسلام نگەرانین و خەفەت بەم هێرشە دەخۆین و بە نایاسایی و ناشەرعی دەزانین، لە هەمان کاتدا دەبێ ئەو کەسانەی دڵیان پڕە لە ژەهر بەرامبەر بە ئیسلام و موسڵمانان ئەم هەنگاوەی تورکیا نەکەنە بیان و بۆ جنێودان بە ئیسلام و موسڵمانان و مەلاکان هەروەک لە کاتی باسی شاڵاوە ستەمکارەکانی بەعسی ئەفلەقیە ڕشانەوە بەرامبەر بە سورەتی ئەنفال و ئیسلام و موسڵمانان با تۆزێ ئەوانە ئەدەبیان هەبێ ئیدانەی ئەکەین پێمان خۆش نییە حەزی لێ ناکەین بەڵام ئەبێ بیشزانین بەڕاستی و بەڕاستی ئێمە خۆمان بەدەستی خۆمان وامان لە خۆمان کردووە کورد ئەڵێن پ ملیۆنە بێ کاکە باسی ملیۆن بێ لەناو ئەم کوردەی کە تا ئێستا وڵاتێکی نییە بەقەدەر دنیا حیزبی تایە هیچ سەرکردەیە حساب بۆ ئەوی تر ناکا ئەوانەی پەکن عەبدوڵا ئۆجەلان بە مقدەسی خۆیان نەزانن ئەوانەی پارتین بارزانی یەکەم و ئەم بەرزانیە و ئەوانی تر بە مقدسی خۆیان نەزانن ئەوانەی یەکێتین مام جەلال بە مقدسی خۆیان نەزانن ئەوانەی بوونەتە گۆڕان نەوشیروان بە مقدسی خۆیان نەزانن ئەوانەی ئیسلامین مامۆسا عوسمان و مامۆسا علی باپیر و سەلاحەدین بە مقدسی خۆیان نەزانن ئەوان هەر کەسێک بۆ خۆی ئەوەی شوعە گەورەکانی خۆی و قیادەکانی ڕوس و صین و ئەوانە بە مقەدەسی خۆی ئەزانێ هەمووی وازی هێناوە لە کورد و کوردستان شتێکی تری بۆ خۆی دروست کردووە بەڵێ لێرەش شیعاری بەرز کردووەتەوە ئەی بۆ یەک ناگرن ئەی بۆ یەک ناگرن چ عجب حزبێکی ئێرانی لێرە یەکێتی دژێتی پارتی دۆسیەتی حزبێکی تر یەکێتی دۆسیەتی پارتی دژیەتی نازانم لە تورکیا هەروە لە سووریا هەروەها لە عێراق هەروەها یعنی ئەمە تاکەی ئەم نەهامەتیە تاکەی ئەم یەک نەخوێندنەوە تاکەی ئەم بە پیاوی ئەم لاولابوونە تاکەی بۆ مل نادن بۆ لە گوێ لە یەک ناگرن بۆ دانانیشن بە یەکەوە بگەنە نەتیجەیە لەمە زیاتر شەقشەقێنمان پێ نەکرێ سوکایەتیمان پێ نەکرێ لەمە زیاتریش باوەڕ بە ئەمەریکا مەکەن باوەڕ بە غەرب مەکەن مامۆسایەک شتێکی بۆ نردوم لە لە فەیسبوکەکەم بۆتان یە خوێنمەوە ئەزان کوردەکان تا دەستیان بە ئیسلامەوە بوو قورآانیان بە یاسای ژیان دەزانی و پێغەمەریش بە پێشەوە حاڵیان چۆن بوو بەڵام کە پشتیان کردە خوا و ڕویان کردە شەرق و غەرب ئاوامان لێهات کە هاتووە گوێ بگرن یەکەم نەخشەی کوردستان ئیسلام دایڕشت، جەبەل حەمرینی کردە سنوور. ئەو نەخشەیەی مام جەلال لە مەجلیسی حوکم لە بەغا بەرزی کردو، ئەو نەخشەیە کە جەبەل حەمرین بە سنوور دەزانێ لە بەینی کوردستان و لە بەینی عێراقی عەرەبییەکەیا. لە سەردەمی ئیسلام بە حەمرین دەوترا جەبەل الاکراد، شاخی کوردەکان. ئیسلام ناوی لەم خاکە نا کوردستان، ئەوەش لە سەردەمی سوڵتان سەنجەری سەلجوقیدا. دەوڵەتی عوسمانی لە هەزار و نۆ سەد و نۆزدە یانی چەند ساڵ لەمەو پێش؟ سەد ساڵ وە نییە؟ ئا سەد ساڵ لەمەو پێش بە ڕێکەوتنی نێودەوڵەتی دەوڵەتی بۆ کورد قەراردا. ئەمە دیفاع نیە لە عوسمانی ئەمە شتێکی عالەمیە وەک وتم بەڕێز مام جەلال ئیستیشهادی پێکا بەڵام ئەلمانیەکان بە داوی ئەتاتورک کەوتن و ڕێکەوتنی سیڤەریان کە قەرار بوو کورد بێ بە دەوڵەت گۆڕیان بە لۆزان واتا کوردیان بە قوربانی ئەلمانیەت کرد کورد لە سەردەمی ئیسلام شەست و چوار میرنشین و دەوڵەتی هەبووە. چوار جار کورد حوکمی بەغای کردووە، جارێکیان خان ئەحمەد خانی میری ئەردەڵان بووە، حاکمی بەغا بووە. لە سەردەمی ئیسلام عەرەب جاشایەتی بۆ کورد ئەکرد. میری بابان کاریگەری هەبوو لەسەر دانانی والی بەغا. یانی میری بابان ڕازی نەبوایە والی بەغا دانەنرا. لۆنگریکی ڕۆژهەڵاتناس بە یابان بە بابانی دەگوت، بە میرنشینی بابانی دەگوت ئیمپراتۆرێتی بابان. ئەرمەنییەکان بە ئینگلیزیان گوتبوو کورد ڕازی بکەن، چونکە ئەگەر ئەوان ڕازی نەبن دەوڵەتی ئەرمەنی سەر ناگرێ و دروست نابێ. دەسەڵاتی خیلافەتی عوسمانی لە تورکیا لە دوای خەلیفە شێخ عوبەیدوڵڵای نەهری دووهەم کەس بووە کە کوردە. لەو کاتەی کە ئەوروپا لە بەر عوسمانییەکان دەلەرزی، کورد توانی رێکەوتنێک لەگەڵ عوسمانییەکان مۆر بکا، سێ سەد ساڵ کوردی بە سەربەخۆیی هێشتەوە. سێ سەد ساڵ کوردی بە سەربەخۆیی هێشتۆتەوە. لە کاتێکدا میسر و عێراق و حیجاز راستەوخۆ لە بندەستی عوسمانییەکانا بوون ئەو کاتە. مام جەلال بە بۆنەی کردنەوەی مزگەوتی قازی محەمەد لە سلێمانی لە وتارەکەیدا گوتی، ئیسلام نەبایە کورد نەدەما. لە سەردەمی عەلمانیەتی جیهانی بووینە چوار پارچە و بڕ بڕ بووین. سەرکردە عەلمانیە کوردەکانی وەک حەسەن خەیری و زولفی برنجیزادە، دوای ئەتاتورک کەوتن و کوردیان بەم ڕۆژە گەیاند. عەلمانیەتی سۆڤێت کۆماری مەهاباتی ڕووخاند. عەلمانیەتی ئەمەریکی شۆڕشی ئەیلولی هەرە سپێ هێنا، بەو بۆنەوە کیسنجەر گوتی، وەزیری خارجی ئەمەریکا، دوای ئەوەی کەوا حەفتا و پێنج هەرەسیان بە شۆڕشی ئەیلول هێنا، کیسنجەر وتیان بۆ ئاو کرد؟ وتی کاکە خۆێمە پێغەمبەر نین. ئێمە سیاسین لای ئێمە ئەخلاق ناوی نییە چ کارمان بە ئەخلاقە ئەمڕۆژ ئەلمانیەتی ئەمریکی ڕۆژ ئاوا دەفرۆشێ ئێمە لێرە وتارمانەدا ئەگەر باسی ئەمریکا و غەرب و ئەوانەمان بکردایە جارجاری ئاوی گویانەداین ئەی زۆر باسی ئەمریکایەکان مەکەن لێتان قبول ناکەن بەس لە بەغا عەرەبەکان ئاربیجیان ئەنا بە هەمەرەکانیانەوە لە ساحەکانا. ئێستا عەرەب بەڕێزترە لای ئەمریکا لە کورد کە گوڵمان بۆ بردن. کە هەرچی هەیە پێشکەشمان کردن لە هەولێر، لە سلێمانی، لە هەموو شوێنێ. عەلمانیەت بە دژایەتی کردنت ئەی کاکی عەلمانی بۆ ئیسلام ناتوانی سۆزی ئەمریکا و غەرب بجوڵێنی ئەوان ستراتیجیان هەیە. ئەوان بە عاتیفە ئیش ناکەن. ئەوەی ئۆردۆغان دەیکا ئەوپەڕی دڕندەیی و ستەمە کە تورک و شەرق و غەرب و نەزانی سیاسیەکانی خۆمان بەرهەمەکەی ئەوەیە ئیدی پێویست ناکا لەبەر شکستی خۆمان لە ئیسلام هەڵسین و قسە بە مسلمانان بڵێین. سەرچاوەی ئەم وتانە لە کوێوە هاتووە؟ ڕۆڵی عەلمانیەت لە دروستبوونی مەینەتی کورددا، نووسینی مەسعود عەبدولخالق. عوسمان عەلی چەند لاپەڕەیەک لە مێژووی هاوچەرخی کورد، کاروانی ژیانی مستەفا زەڵمی، مێژووی پۆلی سێیەمی ناوەندی، چاپی دوو هەزار و دوو، کەواتە بە دەلیل هێناوێتی، قسەی گیرفانی خۆی نییە مامۆستاکە کە بۆ منی ناردووە. بۆیە ئێمە لێرەوە هاوخەمی خۆمان لەگەڵ ئەو هەموو ژن و پیاو و مناڵ و کچ و خەڵکە مەزڵومەی کەوا لە سوریایە لە ناوچە کوردنشینەکانان لە بەشی ڕۆژئاوای کوردستانن ئەوانەش کە غەیری کوردن لەوێ کەوتونەتە ژێری ئاگر و ئاسن هاوخەمی خۆمانیان لەگەڵا دەرەبڕین پشتیوانیان ئەکەین دوعای خێریان بۆ ئەکەین خوا چۆن ئێمەی لە ئەنفال و کیمیاباران ڕزگار کرد ئەوانیش ڕزگار کا ئامۆژگاری ئامۆژگاری ئەو قان ئەو دەسەڵاتانەی تورکیا ئەکەم لە خوا بترسن شەرم لە خوا بکەن زوڵم نەکەن چونکە زوڵم سەری خاوەنەکەی خوا بەر لەوەی کەوا بەرامبەرەکەی لەناوبەرێ ئامۆژگاری کوردەکانیش ئەکەم ئەوانەی چەکدارن هەوڵ بدەن تا ئەتوانن دوور بن لە ناوچە نیشتەجێکان، بیانوو نەدەن بە دەست داگیرکەرانی کوردستانەوە بۆی بدەن لە دێهات و لە شار و لە خەڵکە سڤیل و مەدەنییەکە. خۆتان باش دەزانن زەمانی بەعسیش هەر وا بوو، پێشمەرگە لە نزیکی دێیەک و تەقەیان کردایە لە دەبابە و موسەلەحەیەک، ئەهاتن دێکەیان ئەسووتان یا خەڵکەکەیان ئەگرت. ئێمە ئەبێ ئاگامان لێ بێ لە هەمان کاتا کە خۆمان بە مەزڵوم ئەزانین ئەبێ ئاگامان لێ بێ زوڵم نەکەین و زوڵمیش لە کەس قبوڵ نەکەین خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ عاقیبەتمان خێر بکە ئیسلاحی حاڵمان بکە سەرکەوتو و سەرفەرازمان بکە پشتی زاڵم و ستەمکاران بشکێنێ لە هەر کوێ هەن هەر جۆرێ هەن هەر دەنگ و ڕەنگ و دین و مەسەبێکیان هەیە خی گەورە یارمەتی ستەم لێکراوانیش بدەی وەک وعدت داوە فەرموتە بە عیزەت و جەلالی خۆم یارمەتیت ئەدەم با بەینێکی تریش بێ خوای گەورە نەخۆشەکان شیفا بدەی نەخۆشەکان شیفا بدەی نەخۆشەکان شیفا بدەی لە مردووەکان خۆش بی زینوەکان عاقیبەت خێر بکەی هەژارەکان بە فەزلی خۆت دەوڵەمەند بکەی قەرزارەکان ڕزگار بکەی ئەوەی بێ هاوسەر هاوسەری باشی بیتێ ئەوەی بێ مناڵە مناڵی باشی بیتێ یا ڕەب العالمین ئەوەی بە ناحەق گیراوە ڕزگاری کەی